چیرۆکی عمەری کوڕی خەتا بوو لاوێک شەهرەزاد وتی شەریفی حوسینی کوڕی ڕێیان جێرایەوە کە ڕۆژێکیان خەلیفە عمەری کوڕی خەتاب دانیشت بوو لەسەر حکومڕانی و مەملەکەتی بەڕێوە برد کاتێکی زانی دوو لاو ئەم لاو ئەولای گەنجێکی جوان پۆشیان گرت بوو هێنانە بەردەم خەلیفە سەیری لاوەکەی نێوانی کردن ئەمجا سەیری دوو گەنجەکەشی کرد و پێیوتن وازی لێ بهێنن ئەمجا ڕووی لە دوولاوەکە کرد و لی پرسین چیتان هەیە لەگەڵیدا وتیان ئەی میری مسلمانان ئێمە هەردووکمان براین باوکێکمانەیە پیر بەڵام زیرەک و بەتەکبیر خۆشەویستی تیرە و هۆزانە بێفێڵ و پاڵفتەیە بە چاکەکار ناسراوە پەروەردەی کردین ڕۆژێکیان باوکمان بۆ میوەڕنین لە ناو ڕزەکەماندا ئەبێ ئەم لاوە بە ناحەق باوکمانە کوژێ ئێستا ئەیدەی نەدەستۆ بە جۆرەی فەرمانەکانی خۆی مەزن لەگەڵی بجوڵێەوە خەلیفە سیرێکی کوژەری کرد و پێیوت خۆت گوێت لیان بوو تۆچیڵی لاوەکە کە زۆر ورە بەرز و بەسەلی قەبوو لە قسەکردندا بە زمانێکی شیرین و ڕەوان کەوتە قسەکردن بەرامبەر میری مسلمانان وتی بەو خۆیان میری مسلمانان ئەو دوانە دروست هاتنە دوان ئەوە ڕەوا بوو یان ناڕەوا بوو قەزا و قەدەری خوا بوو منیش وا بەسەرهاتەکەت وەکو خۆی بۆ جەرمەوە ئیتر فەرمان فەرمانی خۆتە ئەی میری مسلمانان حەزەکەمەوە بزانی کە من لە عربە ڕەسەنەکانم لەژێر دەواری دەشتەکیاندا گەورە بووم ساڵانێکی قڕوقاتی پڕ نەهامەتی تووشی هۆزەکەمان هات منیش بە ناچاری ڕوون لەم شارە کرد زۆر ڕێگام گرتە بەر زۆریشم دیوە ڕەزی بەبەر ڕۆژێکیان چەند کەنیزەکێکی خانومانم بینی کە لاوێک لە نێوانیاندا بوو کوڕی خێزانێکی خانەوادە بوو زۆر قۆز و شۆخ بوو کە لە نێوان کیژەکاندا ڕۆیشت لە پاشای تاج بەسرە چوو هەندێک ڕێکپۆش و تەچەل لەسەر دیوارەکەوە درەختەکانیان بینی چوونە ڕەزەکەی باوکیانەوە سەیرم کرد پیرێک لە دیوارەکەەوە هاتە دەر هێندە تووڕە بوو دەنگی هەناسەیە بیسترا بەردێک بە دەستی ڕاستیەوە بوو وەکو پڵنگ بە هەڵمەت بوو پەلاماری کوڕە لاوەکەی نێوان کیژەکانیدا بەردەکەی پێدا کێشا و لاوەکەی دەم و دەست کوشت منیش کە ئەو لاوەم بینی لەو لامەوە کەوت گڕم گرت و تووڕە بووم هەر بەردەکەم هەڵگرتەوە تێم گرت دواتر سیرمان کرد مردووە و نەماوە هەر وەکو وتراوە ئەوەی کە کوشتی ئەویش کوژراوە کەوت مەڕاکردن بە هەڵەداوان بەڵام ئەم دوانە گرتمیان و کەوتمە داوان ئێستاش سزای خۆت مسۆگەر کرد لاوەکەوتی فەرمایشتانە ئامادەم بۆ حکمی ئیمام بە گوێرەی شەریعەتی ئیسلام قوربان برایەکی بچووکم هەیە کاتی خۆی کە میراتی باوکی ڕەحمەتیمان بەشکرد بەشەکەی ئەوم بۆ هەڵگرتووە بە گوێرەی وەسێتەکەی باوکم ئەبێ بیدەمەوە پێی سامانەکەیم لە ژێر زەویدا بۆ هەڵگرتووە خۆم نەچمەوە سەر شوێنەکە کەس نازانێ لە کوێدایە جاگەر هەر ئێستا لە سێدارم بدەی سامانی ئەو برایم لە ناوەچێ ئەو باڵی ئەو زیانش بەملی تۆ ئەبێ ئەی میری مسلمانان بەڵام گەرسێ ڕۆژ مۆڵەتم بدەی ئەو کارەت جێبەجێکەم و دواتر پەیمانەکەم بەجێ ئەگەێنم و ئەگەڕێمەوە بەردەستت خەلیفە عمر خوالی ڕازی بێ کەمێ سەری داخست ئەم جا سێرێکی دەوروبەرەکەی کردوتی چێ ئەوێتە کەفیلی ئەم پیاوە بۆ گەڕانەوەی لاوەکەش چاوی بە دەوروبەردا گێڕا ئیشارەتی بۆ ئەبوو زەر کرد لە نێوان هەمویان داوتی ئەم پیاوە ئەبێتە بارمتەم تاکووە گەڕێمەوە خەلیفە عمر بە ئەبوو زەری وت گوێت لێی بوو ئەم پیاوە چی وت ئاخۆ بارمتەی ئەم پیاوە ئەبی ئەبوو زەر بە قسەی کرد و بووە بارمتەی لاوەکە ئەویش لێدا و ڕۆیشت سێ ڕۆژەکە بەسەرچوو لاوەکە دیار نەبوو وەزیران و خەڵکەکە کۆبوونەوە و بە ئەبوو زەریان وت لاوەکە هەر نەهاتەوە ئەو زەری ژووتی بەو خویە ئەو لاوە گەر نەگەڕێتەوە خۆم بە پێی خۆم لە بری ئەو ئەچمە بەندی خانەوە کەلێ خەلیفە عومەریشیان پرسی وتی بەو خوایە گەر لاوەکە نەگەڕێتەوە چ حوکمێکم بەسەر ئەو لاوەدا سەپاند هەمان حوکمی ئەبو زەریشە دەم شەهرەزا تەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی خەڵکەکە کە بیروڕای خەلیفە عومەر و ئەبوو زەریان بیست زۆریان خەم خوارد و هەناسەیان هەڵکێشا ئەمجا بە دوو براکان و پیاوی چاک بن خوێنی باوکتان داوا بکەن چەند ئەڵێن لە خوێنی ئەیدەین دوو براکەوتیان خوێنی باوکمان ناوێ لەو کاتەدا کەەوە زیران و ئاگادارانی کێشەکە بەخەم بوون بۆ ئەبوزەر هێندەیان زانی لاوەکە پەیدا بوو چووە بەردەم ئیمام و بەڕوویەکی خۆشەوە سلاوی لە کۆمەڵەکە کرد وتی برا بچووکەکەم دا دەست خاڵوانی و شوێنی بڕە میراتەکەیم پیشاندا ئێستاش ئامادەی فەرمانتانم وەزیران و خەڵکەکە سەریان لە وەفا و ڕازگۆی و ئازایەتی ئەو لاوە سوڕما هەندێکیان پیانوت ئافرین چەندە بە وەفا و ڕازگۆی ئەی ژووتی ئەی نەتان بیستوە کە مردن هات کەس ناتوانێ بیگێڕێتەوە ویستم بۆتان بسەلمێنم وەفاماوە ئەبوو زەری ژوتی بەو خویە ئەی میری مسلمانان من کە بوومە بارمتەی ئەم لاوە نەمناسی بوو لەو پێش هەرگیز ئەم لاوم نەدی بوو بەڵام کە بینیم لە نێو ئەو هەموو کەسەدا منی هەڵبژاردوتی ئەو پیاوە ئەبێت تە بارمتەم نەمیست قسەی بشکێنم تاکو خەڵکەکە نەڵێن متمانە و چاکە نەماوە ئەم جادوو لاوەکە کە ئەمان لەو گەنجە بینی بە خەلیفە مەریان وت ئەی میری موسڵمانان وا ئێمەش ئەم لاوەمان بەخشی لە خوێنی باوکمان چونکە خەم و پەژارەی ئەم هەموو کەسەی گۆڕی بەخۆشی خەلیفەش بە دووبراکەی وت ئێوەش چاکەی خۆتان کردو ئەم لاوەتان بەخشی سەلمانتان بۆ ئێمە کە هێشتا گیانی بەخشندەی و لێبوردن لە نێو مسلمانان داماوە بەڕاستی ئەڵێی ئەم شعرە بۆ ئێوە وتراوە چاکەکردنتان پاداشتی هەیە و نابێ و مژدەی بەهشتی هەیە ئەمجا خەلیفە عمر خوای لێ ڕازی بێوتی با لە خەزێنەی دەوڵەت قەرەبووتان بۆ بکەمەوە دوو براکە پەسەندیان نەبوو وتیان ئێمە لە بەرخاتری پەروەردگار لێ خۆش بووین نەکو بۆ پارە و سامانی دنیا شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد و تێجێڕنەوە خەلیفە مەمون بۆ ڕوخاندنی ئەهرامەکان چۆ میسر پارێکی زۆری لەو پێناوەدا خرج کرد هیچی بۆ نەکرا ئەوە نەبێ کە توانی کەلەبەرێک بکاتە یەکێک لە هەرەمەکانەوە کۆمەڵێک زێڕ و زیوی تیا دەرهێنا و فرۆشتیەوە مایەکەی خۆی دەرهێنایەوە خەلیفە کە بینی نەزیانی کردووە نە قازانجی کردووە سەری سوورما بێدەنگ گەڕای و شاری بەغدا هەڕەمەکان سیانن لە دنیادا تاکو و بێوێنن لە حەوسەر سڕهێنەرەکەی جیهانن وەستاکان لە دروستکردنیدا ئەو بەردە زەبەلاحانیان کون کردووە و شیشی ئاسنیان تێڵکێشا و بە تەنیژەکەوە دایان ناوە دوای ئەوەی کە کونەکانیان بە قڕقشمی تواوە پڕکردوێتەوە بە شێوەیەکی زۆر ئەندازیارانە هەڵیان چنیون بەرزی هەرامەکان سەد باڵ بوو بە پێوانەی سەردەمی خۆی بنکەی هەر هەرامێک چوار گۆشەیە هەر لایەکی ئەو بنکە چوار گۆشەیە بە ناو خۆی داشکاوەتەوە تاکو لەسەرەوە ئەو چوار گۆشەیە بچووک بۆتەوە بۆیە درێژی هەر لایەکی بۆ سەرەوە سێسەد باڵ بووە لێ کۆڵەرەوەکان و توانە کە هەڕەمی لای ڕۆژئاوا سی گەنجینەی بەردینی تایە کە پڕن لە چەک و کەرەسەی جەنگی نایەب بە جۆرێک چاورکراون هەرگیز ژەنگ نەکەن کۆمەڵێک شوشەی تایە کە نەرمە و ئەنوشتێتەوە چەندین جۆر دەرمانی تایە لە هەڕەمەکەی تردا پڕە لە پارچە قڕی سوورە و کراو کە تیاندا مێژووی کۆن نووسراوە و ژیان و بەسەرهاتی قەشەکان وێنەگەلێک کە سەرسوڕهێنن لە دیوارەکانیاندایە پەیکەر و وێنەگەلێک هەن لە هەر هەڕەمێکدا پاسەوان هەن کە شوێنەکە پارێزن ئەم هەڕەمانە بوونە تەمایی سەرسوورمانی مرۆڤ و زاناکان شعری زۆریان بەسەریاندا هەڵدراوە شاهان بۆ ئەوەی ناویان بمێنێ ئەهرامێکیان کرد سەر سوڕ ئەهێنێ نابین ئێستاش لە جێی خۆیەتی تاکو قیامەت ماوە و ئەمێنێ یان سەیری جوانی ئەو ئەهرامانە گوێ بگرە مێژووی ئا ئەو زمانە خۆزگە زمانیان بۆمان ئەپژا ئەیان کرد وەصفی ئەو سەردەمانە یان ئاوریشم لە ژێر ئاسمانی شینە هەن وەک ئەهرامی میسری دێرینە چیرۆکی دز و بازرگان. شەهرەزاد و تێژێڕنەوە دزێک تۆبە ئەکات و بڕیارەدا ئیتر دزینەکە ئازادانن لە نێو شاردا دوکانێکدانێ ئەکەوێتە کارکردن ماوەیەک گورزەیەک کلیلی دەرهێنا و دووکانی ئەم دزە تۆبەکارەی کردەوە خۆشی مۆمێکی پێبوو ئەوەکەی خۆی داگیرسان کە پاسەوان گەڕایەوە دزەکە دەفتەری حسابی لەبەردەم خۆیدا دانابوو پەڕەپەڕە هەڵی ئەدایەوە وەکوەوەی پارەی شتومەک بنووسێ یان پیایاندا بچێتەوە تا بەرەبەیان لەبەر مۆمەکە ئەمە حاڵی بوو ئەمجا پاسەوانەکەی بان کردوتی بڕۆ وشترێکم بۆ بەکرێ بگرە و بۆم بێنە با ئەم چوار تۆپە قوماش و گونیانەی لێبار بکەم و بیبم پاسەوانیشت و شترێکی بۆ هێنا و لەگەڵی داباری کرد دزەکە دەستی برد شەهرەزاد وتی کە ڕۆژ بۆ دوکان و بازار کرایە و کۆنەدزەی خاوەن دوکان هات و ویستی دوکان کاتەوە پاسەوان بە خێری هێنا و نزای بۆ کرد چونکە دوو درهەمی وەرگرت بوو بەڵام کۆنە دەست پێیوت کە نە دوو دەرهەمی پێداونە هیچ پاسەوان سەری سوورما کە دوکانی کردەوە مۆمێکی تواوەی بینی و دەفتەری حسابەکەی کراوەتەوە و چوار تۆپ قوماش نەماوە لە پاسەوانی پرسی ئەمە چییە؟ ئەوش بەسەرهاتی ئەو شەوەی بۆ جێڕایەوە باسی وشترەکەی کرد کە چۆنی هێنابوو خاوەن دوکان پرسی بەرەبەیان بەرەو کوێ ڕۆشت پاسەوان وتی ئابە و کۆڵانەدا ڕۆشت و لە کەنار ئاوەکە بارەکەی خستە بەلەمێکەوە دوکاندار وتی شوێنم بکەوە ڕۆشتن تا گەشتە سەر ئاوەکە پاسەوانەکە چاوی گەڕا بە بەلەمەکان داوتی ئا ئەو بەلەمە بوو ئەم جادوکاندار لە خاوەن بەلەمی پرسی بازرگانی ئەم بەرەبەیانە کوتاڵەکانی بەرەو کوێ برد خاوەن بەلەم سواری کردن و بردنی کە گەشتنوتی ئا لێرەدا بارەکەی پێدا گرتم. خۆیشی چوو شترێک هێنا و باری کرد و ڕۆیشت. بەلەمەوان وتی ئیتر نازانم بۆ کوێ چوو. کۆنەدزی دوکاندار بە بەلەمەوانی وت تۆ خواحافیزت بێ. ئەمجا گەڕا گەڕا خاوەن وشترەکەی دۆزییەوە کە لێی پرسی وشترەوان وتی وەرە لەگەڵم. ئەویش شوێنی کەوت. وشترەوان بردێ خانێکەوە لەوێش بەناو بارەکاندا گەڕاوتی ئەوەش بارەکەمە ئەم جا دوکاندار وتی دەبڕۆ وشترەکەت بێنە دیسان ئەم بارە بار بکەوە ئەی ژوشترەکەی هێنا و جارێکی دیباری کردەوە دوکاندار هەندێ جلوبەرگی بینی بەسەر شتومەکەکانیەوە ئەوشی خستە سەر پشتی وشترەکە لەگەڵ وشترەوان گەڕانەوە تومەز کابرای دزە بە شوێنیانەوە ئەبێ کە گەنە بەلەمەکە و بارەکە لە پشتی وشترەکە داگرن تا بیخەنە بەلەمەکەوە دزە لە کۆنەجێ دوکاندارە پاڕێتەوە پیاوی چاک بە ئەوەش تومەکی خۆت بەبێ کەم و کورتی وەرگتەوە بەڵام ئەو جلو بەرگەی بەسەریەوەی هی خۆمە بم دەرەوە دوکاندار دەزەکا بە پێکەن و هیچ خۆی تێکنادات و ئەیداتەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد و تێجێڕنەوە شەوێکیان هارونە ڕەشید دڵی تەنگە بێ بۆیە ئەنێرێت بە شوێن ئەبوو جەفەری بەرمەکیدا کە دێت پێڵێ جەفەرم شەو دڵم تەنگە ئەڵێ چی با بڕین لەو کاتەدا مەسرور کە جەفەری بەرمەکی هێنابووی پێکەنێت هارونە ڕەشید لی توڕەبێتەوە پرسێ ئەوە چیتە بە من پێکەنی یان شێت بووی مەسروری ژەڵێ بمبورن میری مسلمانان ئێوە گەورەی ئێمن ئەوە ئەبن قارەبیم بیرکەوتەوە ئەو پیاوەی لە شەقامەوەستێت و کاری هەر ئەوەیە خەڵکی پێ بکەنێنێ ئەمڕۆ کە بە کەناری ڕووباردا پیاسەمە کرد قەرەباڵغیەکی زۆرم بینی کە چوومە پێشەوە ئەو پیاوەم بینی قوربان هارو نەڕەشید فەرمانی دا هەر ئێستا ئەو پیاوم بۆ بدۆزنەوە و بۆم بێنن مەسرور بە پەلە چوو بە شوێن ئبن قارەبیدا کە گەشتە لای تێگەیان خەلیفە داوای کردووە کابرا ژووتی ئامادەم مەسروروتی بەو مەرجە خەلیفە هەر خەڵاتێکی کردی چوارەکی بۆ تۆ بێت و ئەوی دی بۆ من ئەبن قارەبی وتی نەخێر نیوەی بۆ تۆ و نیوەی بۆ من مەسرور پەسەندی نەبوو ئەم جا ئەبن قارەبی بەسەیەکی خەڵاتەکە ڕازی بوو هەردووکیان پێکاتن کە گەیاندیە بەردەم خەلیفە کڕنوشی بۆ برد خەلیفە وتی گەر ئەم شەو کارێک نەکەی پێ بکەنم ئەوە بەم تورەکە درێژەی لای خۆم سێ جارت پێداکێشم ئەبن قارەبی لە دڵی خۆی داوتی بە هەموو توانای خۆی سێ شۆڵیشم لێبدا نامرم جا ئەو تورەکە درێژە چۆڵە چییە ئەمجا دەستی پێکرد بە جۆرێک کە قڕبەسەری پێ هاتە پێکەنین کەچی خەلیفە بە هیچ جۆرێک پێنەکەنی بۆی ئەبن قاربی زۆری پێناخۆش بوو ترسیشی لە خۆی پەیدا کرد شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی چوار سەد و دوو. تورەکەکەی هێنا و دانەیەکی کێشا بەلاملیدا ئەبن قارەبی هاواری لە هەستا وتی قوربان بۆستە لە ڕێگا ئەم مەسرورە مەرجی بۆ داناوم کە هەر خڵاتێکت کردم سەیەکی بۆ من بێت و دوو سەیەکیشی بۆ ئەو بێ لە ڕێگا زۆریش لەگەڵی هەوڵمدا ئەمجا پەسەندی کرد ئێستاش ئەوە سەیەکی پیاکێشانەکەی خۆم وەرگرت دوو سەیەکەی تریش بەشی ئەم کاک مەسرورەیە و ئەبێت لەبەر چاوی خۆم وەری بگرێت خەلیفە کامەی بیست هێندە پێکەنی کە خۆی بە پێوە نەئەگرت بۆیە تورەکەکەی دا دەست مەسرور وتی لێی بدە مەسروریش تورەکەکەی بردە ئاسمان کە لێی بدا ئەبن قاربی دیسان هاواری کرد قوربان من سێکی خۆم لە خەڵاتەکەت وەرگر ئێستاش با مەسرور دووسەکەی خۆی وەربگرێ دیسان خەلیفەدایە و قاقای پێکەنین ئەم جاهریەکە و هزار دیناری خەڵات کردن ئەوانیش بە دڵخۆشیەوە بەرەو ماڵی خۆیان بوونەوە شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو